ئەگەر خوای پەروەردگار ئەوەی دروست نەکردایە بوونی مرۆڤ و مانەوەی شتێکی حەتمی دەبوو هەروەها بۆ مانەوەی کۆمەڵی بەشەری لەسەر زەویدا خوای پەروەردگار ئارەزووی جنسی لە مرۆڤە دروست کردووە لە بینی نێر و مێدا کە لە ئەنجامی ئەو بەیەکگەیشتنە کە ڕێگای شەرعی بۆ داندراوە مرۆڤایەتی بەقای دەبێت غەریزەیەکیش لە ناو ناخی ئینساندا هەیە کە بریتییە لە شەخسییەت، لە کەسایەتی، یان لای خۆمان دەڵێن لە سومعە، ئینسانێک سومعەی هەبێ، حورمەتی هەبێ، کەسایەتی نەشکێندرێ. هەموو کەسێک لە ناخی خۆیدا ئاواتەخوازی ئەوەیە سومعەی پارێزراو بێ. حەتتا ئەبینی مناڵێک کە فیتڕەتی پاکە مناڵێک لە ڕەوزەدا لە مامۆستاکانی ڕەوزە بپرسن ئەو حادیسانەتان بۆ دەگێڕنەوە جاری وا هەیە مناڵێک قەڵەمی هاوڕێیەکی مناڵی ون بووە خۆ ئەو مناڵە نازانێت تم و حاتێکیش چییە هەڵی دەگرێتەوە دەیخاتە جانتاکەیەوە یخاتە گیرفانیەوە کاتێک کە مامۆساڵێک کێ قەڵەمێکی دۆزیوەتەوە ئەم پێی جوانە و قسە ناکە وەختێک کە دەرگاکە دادەخا و هەموو گیرفانەکانیان دەگەڕێ و جانتاکانیان تەماشا دەکا، لە گیرفانی ئەو مناڵە و جانتاکەیا ئەو قەڵەمە دەدۆزێتەوە، ئەو مناڵە بەو بچووکیە هەست بە خەجاڵەت بوون دەکا، یەکسەر هەموو لەشی عەرەق دەکاتەوە و سوور هەڵدەگەڕێ و دەترسێ. یەعنی لە ناخیا هەست دەکا کەسایەتی لەکەدار بووە، شەخسییەتی شکاوە، دزی لەسەر ئاشکرا بووە، خیانەتی لێ ڕووداوە. مناڵێک هەست بەوە دەکا چونکە فیتڕەتی پاکە. هەموو مرۆڤێک هەست دەکا بوونی خۆی بسەلمێنێ. شەخسییەتی خۆی لە کۆمەڵگادا بسەلمێنێ. جومعەی ڕابردوو هەندێ قسەمان لەو بارەوە کرد و ئەمڕۆش بە پشتیوانی خوا بەشێکی تری لێ دەدوێین. بەڵام ئەوە باس دەکەین ئینسان ئەگەر بیەوێ شەخسییەتی هەبێ، سومعەی پارێزراو بێ، ئەبێ خۆی بداتە پاڵ خوای پەروەردگار. وەکو ئەوە وایە ئەڵقەیەک فڕێدەیە بیابانێکی گەورەی بێ شومارەوە، ئەوەی کە ئێمە لەبەر چاومانە لە ئاسمانەکانیشدا بەقەدەر ئەو تۆزە وایە، وەکو لەتە نیسکێک وایە لە بیابانێکا کە وجودی نییە. ئەوەندەی تری هەر نازانرێ، هەر عیلم کەشفی ناکا، هەتا دونیا کۆتایی پێدێ نازانرێ هەیە یان نییە، خوایە کە مالک الملکە خوایە کە معزە ئەوەی بێوێ بەرزی دەکا خوایە کە مذلە دەسەڵاتداری ستەمکار زەلیل دەکا خوایە کە یحی و یمیتە بۆ خۆی حی لا یموتە مردون و ژیانی بەدەستە و نەدەمرێ و نەمردنی بەسەرا دێ بەردەوام زیندووە ئینسان دەبێت تەوەکولی لەسەر ئەو خوایە بێ کە ڕەزاق ئەوە پێغەمبەری خوا هەموو دنیا دوژمنی بوو چەند ناخۆشە گەورە پیاوێکی وەکو پێغەمبەر صلی الله علیه وسلم کافرانێک دەست درێژی بۆ بکەن شخصیەتی لەکەدارکەن خوا لەو کاتەدا فەرمووی ئەی محەممەد تۆ خوات بەسە حەسبک الله پەیوەندی خۆت لەگەڵ خوا بتەوکە پشتی خۆت بەس بە خوا ببەستە ومن اتبعك من المؤمنين کە دوو تەفسیری هەیە لەگەڵ ئەو کۆمەڵە ئیماندارەی کە بە دەورتەوەن ومانای دووەمیشی چۆن خوا پشت و پەنای تۆیە پشت و پەنای هەموو ئەهلی ئیمانە هەتا ڕۆژی قیامەت هەر کەسێ لە بازنەی ئیمانی حەقدا بێ خوای گەورە پشت و پەنای دەبێ عیزەت و سەربەرزی و شکۆمەندی پێ دەبەخشێ پێغەمبەر صلی الله علیه وسلم لەگەڵ سەحابەکان لە غەزایەکدا بوو دوای ئەوەی وەخت چلەی هاوین بوو زۆر گەرما بوو بیابانی عەرەبستانیش ڕوەکی هەیە بەڵام ڕوەکێکی پەرش و بڵاو هەر لە دووری سەد مەترەوە ڕوەکێک هەیە دوو سەد مەتر ڕوەکێکی تر هەیە ئەوەندە وەختە کە گەرما بوو مسلمانان لە خزمەت پێغەمبەرا صلی الله علیه وسلم شەکەت و ماندووی ڕێگای دوور و مەدانی غەزا بوون پێویستیان بە سەرخەوێک و پشودانێک هەبوو پێغەمبەری خوا فەرمووی بڵاوەی لێ بکەن هەر یەک یەک و دوو دوو بەپێی گەورەی و بچووکی درەختەکە بچنە شوێنەکە ئیستراحەت بکەن خۆی لەژێر درەختێکی بچکۆلەدا کە سێبەری بەسەرەوە دەکرد چوو لەوێدا ڕاکشا و کەسی لەگەڵا نەبوو دوور کەوتبووەوە لەو وەختەدا کە چوو بووە خەوە و سەرخەوێک بشکێنێ کەسێک کە دیار بوو لەناو ئەو لەشکرە زۆرەدا خۆی مەڵاس دابوو پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بکوژێ فرسەتی هێنا و چووە سەر سەری، بە هەردوو دەستی شمشێرەکەی بەرز کردبۆوە بۆی، زۆر بە هێز لێی دا. شمشێرەکەی بەرز کرد بۆوانە و لە کتوپڕێکا وتی، هاواری کرد، یا محەممەد من یمنعک منی، ئەی محەممەد، ئەوە ئەو ڕۆژەیە کە لێی دەگەڕام، کێ لە دەست من ڕزگارت دەکا؟ هیچ کەس ئاگای لێ نییە و دوور کەوتوویتەوە لەو هاوەڵانەی کە خۆل لەسەر بە کوشت دەدەن، هەر ئێستا گیانت لە لاشەت دەردێنم و کێ هەیە پێم بڵێ بتوانێ ڕزگارت کا؟ پێغەمبەر صلی اللە علیە و سەلەم بەم دەنگە ڕاپەڕی لە خەو کە سەری بەرز کردەوە کابرا ئاوا شمشێرەکەی بەرز کردەوە و ئامادەی پێکێشانیەتی دەفەرمێ زۆر بە هێمنی پەنجەی شاتمانی ئاوا لێ کرد و فەرمووی ئەڵڵا خوا من ڕزگار دەکا لە دەستی تۆ سبحان الله لەو کاتە دڵە و کابرای هەموو لەشی لەرزی بە حەدو دەستە شمشێرەکەی گرتبوو شمشێر لە بینی دەستێکەوتە خوارەوە بۆ خۆی بەلادەهات ئەوەندە لە ناخێکی پاکەوە فەرمووی اللە خوا ڕزگارم دەکا ئەو دوژمنە لەشی لەرزی لەشی لەرزی و شمشێرەکە لە دەستی کەوتە خوارەوە پێغەمبەر صلی الله علیه و شمشێری کابرای هەڵگرتەوە چونکە شمشێرەکەی خۆی بە لقی دارەکەەوە هەڵواسی بوو فەرمووی ئەی کێ ئێستا تۆ ڕزگار دەکا لە دەستی من کابرا بێ باوەڕ بوو خوای نەدەناسی ئەوەی خوا نەناسێ پشت و پەنای نییە لە کاتی تەنگانەدا لەو کاتە وتی هیچ شتێ لە دەستی تۆ ئەی محەممەد ڕزگارم ناکا ئیلا مەردایەتی و پیاوەتی تۆ نەبێ ئەگەر پیاوەتی بکەی و مەردایەتی بنوێنی ڕزگارم کەی و نەمکوژی ئەوە لە پیاوەتی خۆتە ئەگە بشم کوژی کەس نێ دیفاعم لێ بکاو بە هاوارمەوە بێ پێغەمبەری خوا صلی سەلم شمشێرەکەی خستەوە کێلانەکەیەوە فەرمووی ئەوە شمشێرەکەت و بڕۆ من هەرگیز لە پێناوی خۆمدا ڕۆژێ نەچوومە مەیدانی خەڵکەوە هەرگیز لە پێناوی بەرزبوونەوەی شکۆمەندی خۆم و سەرەت و سامانێک بۆ خۆمدا نەچووم خەڵکی بانگەواز بکەم تۆ منت نەکوشت و مافێکیشم نییە لەسەرت بڕۆ بە ڕێگەی خۆت دابا سەحابەکان پێت نەزان و ئازار نەدەن بڕۆ لە بینی خۆت و خوادا تەوبەیەک بکە بگەڕێەوە بۆ لای خوا ئەو خوایە بناسە کە منی لە دەستی تۆ ڕزگار کرد دەفەرمێ، کابرا دوور کەوتەوانێ و لە ناخی دڵەوە شایەتمانێکی بە حەقی بەخوا بە پێغەمبەر صلی سەلەم هێنا وتی ئەم دینە حەق و ڕاستە بەڵام ئەوە دین ئاوایە واللهی ئێمەی مسلمان زۆر جا کەشکەس دێنین ئەوەیە ئەوەندەی لەسەر خۆمان بەجوابین لەسەر خوا بەجوابنین پیامبەر صلی اللە علیه و سلم لەسەر خوا بە جواب بوو، بەڵام لە ئامادە نەبوو لە پێناوی خوادا تۆڵە لە هیچ کەسێ بکاتەوە، هەر خەڵکیشی تێنەگەیاند، خۆ ئەگەر سەرکردەیەکی دنیای ئەمڕۆ بوویایە هەموو لەشکرەکەی لێ کۆدەکردەوە، خۆ پارچە پارچەیان دەکرد، ئەیوت هەوڵی تیرۆرکردنت داوە، لە ڕووی یاساییەوە ویستووتە کارەکە ئەنجام بدەی، لانی کەم سجنی موئەبەدیان دەکرد، بەڵام پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم زۆر بە سادەیی بەسەریا تێپەڕی و کابرای ڕەوان کرد و ئەم ڕەفتارە شیرینە ئەم شەخسیەتە بەرزە وای لەو پیاوە کرد کە ئیمان بێنێ بەبێ ئەوەی کە زۆری لێ بکە ئەم ئیسلامە ئاوا بڵاو بۆوە لە ماوەی بیست و سێ ساڵە کە شەرق و غەربی گرت هی حکمت و لێزانی و بەرەکەتی ئەم پێغەمبەرە بوو صلی الله علیه وسلم کە قورئانەکەش بۆ خۆی بەرەکەتە و نوری خوایە کەواتە تۆی موسڵمان لەمڕۆدا هەموو شتێکت بە هی اللە بزانە ئەگەر دەوڵەمەندی خوا بەهۆی ئەو سەروەت و سامانەوە سەمعە و شەخسیەتێکی لەناو خەڵکا پێبەخشیوی خەڵک ڕێزت دەگرێت چونکە دەسەڵاتداری دەوڵەمەندی هەتە بوونت هەیە خانوەکەت چەند قاتە سارەکەت ئاخر مۆدە لەو وەختەیە خوا لەبیر نەچێ قاڕون مەبە بڵێ ئینەما ئوتیتوه عەلا علم عندی ئەمە هی خۆمە ئەمەم بە ئازایەتی و پیاوەتی و شەهامەت و زانستی خۆمم پارە و سەروەت و سامانم پێکەوە ناوە هی شان و باڵ و لێکهاتووی و کارامەیی خۆمە چونکە گە وات گوت مەسیری دۆکو قارون دەبێ فەخەسەفنا به وبیداره الارض خۆی لە ناو چوو ماڵ و سەروەت و سامانەکەشی بە زەویدا ڕۆیشتە خوارەوە کەسایەتیت بە زەویدا ڕاتە خوارەوە ئەمڕۆ لە خزمەت تەفسیری مەلای گەورەی کۆیەدا بووم مەلای گەورەی کۆیە موفەسیری قورئان مەلا محەممەدی جەلیزادە کاتی خۆی لە چلەکاندا تەفسیری قورئانی نووسیوە کە الحمدللە ئێستا چاپ کراوە دە موجەلەدی گەورەیە لە سوڕەتی حەجە باسێک دەگێڕێتەوە دەفەرمێ کابرایەک هەبوو لە دەوروبەری نێوانی هەولێر و مووسڵدا دەسەڵاتێکی فەوق العادەی هەبوو زۆر لە خۆڕازی هەموو خەڵک لێی دەترسان. ڕۆژێکیان ڕێی کەوتە کۆیە دەمەوئێوارەیەکی درەنگ لای دابووە دراوسێیەکی نزیک ماڵی ئێمە کە کۆنە ئاشنایان بوو، وەختی خۆی چەکدار بووە لەلای و ناسیاوی بووە. ماڵەکەش هەژار بوون، ئەویش کۆمەڵە خەڵکی لەگەڵە، ئەوەی کە خوا داوێتی نیسکێنەوڕۆنێکیان دەبێ. کابرا دەڵێت جەناب بەخوا دەستم بە هیچ ڕاناگا و خوا ئەمەندە نیسکۆن و ڕۆنەی داوە و نسیبی جەنابتی تێدا بووە کە بۆی دادەنێن دەستێک لە قاپەکە دەدا و دڵێت لای بە نەعوذ بالله وە لە کتێبەکە وا نووسراوە لە تەفسیرەکە وتی لەبێ خوا نەما بێ ئەرە بزان خوا ماوە وتیان ئەستەغفر الله شتی وا مەڵە قوربان عالی جەناب وتی ئەگە خواب ما دەیزانی کە من نو نیسکۆن و ڕۆنیان نەکوتووە من لەوەتی هەم نازام نیسکۆن و ڕۆن خواردن چییە خواردنی من نییە نعوذ باللە ئەم ناماقوڵیە بەدەمیا هات عزەتی خۆی و شخصیەتی خۆی لە دەوڵەمەندیەکە لە دەسەڵاتەکە دەبینیەوە دەیگوتە من ئاوام دەبێ خوا فەرخم کا لەگەڵ خەڵکە داوێ ببینێ من نیسکۆنە ڕۆن خواردنی من نییە مەلای گەورە سوێن دەخوا دەفەرمێ ئەو پیاوەم بینیەوە سواڵی بەردەرگایانی دەکرد ئەرە واللە مەمنونی پیاوێک بوو تۆزێ شلەی شۆربای نیسکی بۆ تێکا ئەوەندەشی خراپە کردبوو کوشتیان کەس نەچۆ سەر جەنازەکەی بۆگەنی کرد ئەوە ئینسان ئەگەر بێت و شخصیەتی خۆت بە هی خوا نەزانی خوا زەلیلت دەکا ئەوە لەو کوردستانە لەو منتیقەی کۆیە ڕووی داوە ئەبێ ئینسان دەرز وەرگرێ لە خەڵکیکە ئەگەر شخصیەتی تۆ بە شەهادەیەکە ئەڵێ من خاوەنی شەهادەیەکم خوێندەواریەکی باشم هەیە نابێت دەعیە و فیز بکەی بەسەر نەخوێندەوارەکە کە دەڵێ ئەو کاغەزەم بۆ بخوێنەوە کە دەڵێ سێریکی ئەو موبایل و ڕەقەمەم بۆ بکە ئەبێت لەو کاتەدا بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ ئەمە هی تۆیە ئەمە هی علمی من نییە ئەمە هی زیرەکی من نییە ئەمە هی پیاوەتی و لێهاتووی من نییە چونکە هەر ئەو شەهادەیە کە تۆ هەڵدواستیەوە پێوەی دەنازی ئەگە خوا ئەو عەقڵە لێ بستێنێتەوە بەس پارچە وەرەقەیەکە و هیچی تر هیچ دەورێکی دەمێنێ تۆ پڕۆفیسۆر بە ئەگە عەقڵت لە دەستدا دەبێت لەگەڵ منداڵان لە کۆڵانان خەڵک یاریت پێ دەکا ئەو شەهادەیە بەس وەرەقەیەکە بەس مەرەکەبێک لەسەری وشک بووەتەوە لە شاری سلێمانی بە چاوی خۆم پیاوێکم بینی هاتو هاواری دەکرد و هەموو منداڵ و گەنج و لاو لێ کۆبوونەوانەوە بەردیان تێدەگرت و بەردی بۆ هەڵدەدانەوە پیاوێکی دوکاندار کە دۆست و ناسیاومە وتی مامۆستا ئەو پیاوە دەناسی وتم ناوەڵا خی گەورە ڕحم بەێمە بکە و کارێکی خراپ دەکەنەوە خەڵکەوە سەریان خستوە دەسەر وتی ئەوە مامۆستای زمانی ئینگلیزی بوو ئەوە شێت بوو مامۆستای زمانی ئینگلیزی بوو بەکەلۆرسی هەبوو لە زمانی ئینگلیزیدا ئینگلیزی و کوردی وەکو یەک دەزانی هاوینان دەرسی تایبەتی بە کوڕە دەوڵەمەند و مەسوولەکان دەکتەوە بەهانێکیان کە هەستە ئاوا کەوتە کۆڵان و ئێستا خەڵک گەڵتەی پێ دەکا شەهادە دەورێک نابینێ شخصیەتی تۆ گە بە شەهادەکەتەوە دەبێ بڵێ خوایە ئەمە هی تۆیە هیوایە شخصیەتی خۆی بە کوڕەکانیەوە هەڵدەشێشێ بە کچەکانی وڵا هەموو کوڕ و کچەکانم شەهادەی بەرزیان هەیە بڵێ وەقل ڕەبی زیدنی علما ئەها پێ سەسم خوا بە پێغەمبەر دەفەرمێ بڵێ خوایە علمم زیاد کەی زانین بە خوایە هی تۆ نییە ئەوە خوا پێی بەخشیوی وەکو تاقیکردنەوە بە هی خوای بزانە ی وا هەیە شخصیەتی خۆی لە ئەولادا دەبینێتەوە ڵە ئەوەندە کوڕم هەیە ئەوەندە خزم و عەشیرەتم هەیە ئەوە لە کۆنەوە خوا لە قورآنا تۆماری کردووە کاتێک کە کابرایەک شانازی بەسە برادەرەکەیدا دەکرد دوو کەس ڕەفیق بوون یەکیان دایمە پێی دەگوت ئەو دەی وەک قیامەت هەیە لە خواب ترسەی و ئەنا ئەکسەر و من کەمالەن و ئەعەز و نەفەڕا قیامەتی شەبێ فڵان کەس کە باسی خوا و قیامەت دەکەی لە قیامەت شە من لە تۆ باشترم چونکە من ماڵم زۆرترە و ئەولادم زۆرترە لە قیامەتیشا ئەولادەکانم دیفاعم لێ دەکەن ها چەند کوڕ بە سیلاحەوە بە دەورمەوەیە خوا لە قورئانەوە تۆمار دەکا وا مەبە چونکە ئەو کوڕانە دەبینی لە یەک حادیسای خوا دەتوانێت هەموو لێ وەرگرێتەوە ویان بیان کاتە مایش سەرشۆڕی چەند کەس هەیە فەقیر عیبی نەبوو ئەولاد سەرشۆڕی کرد بە کچ و کوڕەوە شخصیەتی نەهێش لە ناو خەڵکە کە باشن کە ڕێک و پێکن هی خوایە ئەڵڵات لەبیر بێ ئەمانە هەموو تاقیکردنەوەی دنیایین پێیان بغڕا مەبە بەڵە خۆشەویستە لەگەڵ حرمەتم بۆ ئەوانەی کەوا لە دەرەوەی وڵات دەژین خەڵکی زۆر باشیشیان تێدایە هیوا هەیە باوەک دایک شانازی دەکات کوڕەکەم لە فڵان وڵاتە لجوئی هەیە ئیقامەی هەیە دەی بە هی خوای بزانە چانێ کوڕی تۆش فەرقی چ بوو لەگەڵ کوڕی فڵان کەس کە لە بەحری ئیجەدا ماسی خواردی و غەرق بوو جەنازەکەشی بۆ نەهاتەوە ئەوە خوا ڕەحمی بە تۆ کردووە بڵێ لە فەزڵی خوا بەس زیاد بێ کە الحمدللە کوڕەکەم گەیشتۆتە شوێنێک و پاروێ نان بەدەست بێنێ و سەمع و کەرامەتیشی پارێزراو بێ هەیە شانازیەکەی ئەوەیە وەتان پێ ناخۆش نەبێ وەڵا کچێکم لە خاریجە کوڕێکی خاریجی حەمد و سەنا بۆ خوا ماڵی ئەوە بێ هات بردی کوڕێک کە نە دینی هەیە نە ئەخلاقی هەیە بەس ئەوەیە دوو دۆلاری چاوسەوزی هەیە ئەمە شەخسیەتت دەڕوخێ دڵنیابە شەخسیەت ڕۆژێ دێتە خوارەوە خۆ گەر ڕێک و پێک بێ مانیعێک نییە سەر زەوی خوا هەمووی سەر زەوی خوایە ئەگە کەسەکە دیندار و ڕێک و پێک و خاوەن ئەخلاق بێ لە جەنگی ئوحودا پێغەمبەر صلی الله علیه وسلم کاتێک فەرمانێکی شکێندرا و بەو هۆیەوە حەفتا لە هاوڵانی بەرزی کە گەورەیان ئیمامی حەمزە و کەس جوابی نەدایەوە. وتی، کوڕی ئەبی ئەبی قوحافە، ئەبوبەکر ماوە لە ناوتاندا؟ پێغەمبەر صلی اللە علیە و سلم فەرمووی، وڵامی مەدەنەوە، گوێشی مەدەنێ. هاواری کرد، ئەی عومەری کوڕی خەتاب ماوە؟ هەر خۆی ئەبو سوفیان وتی، دیارە هیچیان نەماون شکر. ئەوانە بمانایە ئێستا دەنگیان دلێر دەبوو، دەنگیان بەرز دەبوو. حەزرەتی عومەر خۆی پێ ڕانەگیرا، وتی، بۆی خوا لوتی تۆی پێ بشکێنێ، هەموویان ماون و سەلامەتن. ئەو کاتە ئەبو سوفیان هاواری کرد ئوعلو هوبەل شکۆمەندی بۆ هوبەل خوای جەنگ ئەمڕۆ بتەکا هوبەلمان لەگەڵ خۆمان هێنابوو کە سەرپەرشتیاری جەنگ دەکا هەنا بەخوا ئینسان کە لە شخصیەتی چدا دەبەزێ بەردێکیان پێ بوو ناوی هوبەل بوو دەیگوت ئەمە خوای جەنگە لە جەنگا ئەو پشتیوانیمان لێ دەکا ئەمڕۆ هوبەل سەرکەوت و شکۆمەندە پێغەمبەر صلی اللە علیە و سلم لەم کاتە فەرمووی اجیبوه ئێستا جوابی دەنەوە مادام هاتە سەر بیر و باوەڕ نابێ موسڵمان بێدەنگ بێ وتیان بڵێن چی ئەی پێغەمبەری خوا فەرمووی بڵێ اللە اعلی و اجل خوا بەرز و شکۆمەندترە ئەوە شکۆ بەدەست خوایە و جەنگ دۆڕان حکمەتێکی لە پشتەوەیە کە اللە سەرپەرشتی دەکا ئەبو سفیان وتی لەنا العزا ولا عزا لەکم ئێمە بتی عزامان هەیە ئێوەی داماوی موسڵمان بتی عوزاتان نییە و پشتتان تێکردووە پیان ساسان فەرمووی جوابی بدەنەوە وتیان بڵێن چی فەرمووی بڵێن اللە مولانا ولا مولا لەکم خوا پشت و پەنای ئێمەیە و ئێوەی کافر پشت و پەناتان نییە واللهی هەر کەسێک خوا نەناسێ پشت و پەنای نییە خو ئەبو سوفیان سەرکەوتبوو لە جەنگەکەدا ئەبو سوفیان بە حسابی خۆی تۆڵەی بەدری کردبۆوە لەو کاتە پێغەمبەر فەرمووی اللە مولانا ولا مولا لەکم ئێمە لە مەیدانی جەنگیشا تێک بشکێین حەفتا سەحابەشمان شەهید بێ هەر براوەین چونکە خوامان لەگەڵە بەس ئێوە هەرچەند سەرکەوتوو بن هەرچەند شکۆدار بن بە حسابی خۆتان هەر بێ پشت و پەنان چونکە خواتان لەگەڵا نییە تۆی مسلمان قەت خۆت بە زەلیل مەزانە قەت خۆت بە بێشەخصیت مەزانە وە شەخسیەتیش دەرەجەی هەیە ئەگەر سەد دەرەجەی لەسەر بێ مسوڵمانانی بەڕێز ئەهلی مزگەوت ئاگامان لە خۆمان بێ پێغمبەر صلی الله عليه وسلم ئامۆژگاریمان دەکات دەفەرمێ لا ينبغي للمؤمن ان يضل نفسه ئیماندار نابێت نەفسی خۆی زەلیل کا وتیان، پێغەمبەری خوا صلی اللە وسلم چۆن موسڵمان زەلیل دەبێ؟ فەرمووی، یتعرض من البلاء لما لا یطیق، خۆی دەخاتە ژناو بەحرێکەوە، گێژاوێکەوە، قسەیەکەوە کە پێی هەڵناگیرێ، کە سووکی دەکا. خوا تۆی سووک نەکردووە، بەخوا خوا هەموو کەسی ڕێزدار کردووە، ئەبێ وریای خۆت بی خۆت سووک نەکەی. جا هیوا هەیە سەد دەرەجەکەی پەنا بەخوا هەمووی ڕۆیوە هەر شەخسیەتی نەماوە خوا پەنامان دا. هیوا هەیە نەوەتی ماوە هەیە هەشتای ماوە کەس نییە بێ کەم و کوڕی بێ بەڵام ئەم خاڵانە کۆمەڵە خاڵن لە کوردەواریدا لەم کۆمەڵگای کە ئێمە تێدا دەژین وەڵی شخصیەتی ئینسان دێرنە خوارەوە بەدەست خۆشتە هەوڵدە ئەم دەرەجانە لەدەست نەدەی چۆن لە مەکتەباڵان دەرەجەی سلوک هەیە دەرەجەی ڕەوشت و ئەخلاق هەیە قوتابیەکە سەرپێچیەک دەکات پێنج دەرەجەی سلوکی لێ دەشکێنن ئەم مانەش لەناو کۆمەڵگادا بەقەدەر قیاسی خۆیان دەرەجەی سلوکت لێ دەشکێنن شەخسیەتت دێننە خوارەوە خەڵک بە چاوی سوک پەنا بەخوا سەیرمان دەکا ئەگەر جێمان دێت جێبەجێ بێ خاڵی یەکەم خۆتێ هەڵقورتاندن لە ئیش و کاری خەڵک زۆر پرسیارکردن کە بەداخەوە هیوا هەیە دەچێتە ماڵێک میوانیەک دەکا برادەرێکی هەیە لە هەموو شتێ دەپرسێ ئەم خانوت بە چەند کڕی ئەمەت چۆن کڕی بە چەند کڕی چۆنی دەفرۆشی موچەکەت چەندە کابرا معاشی هەیە ضرور نیە من و تۆ لێ بپرسین موچەت چەندە خۆی ئەگە ضرور بێ بۆت باس دەکا و کەند پێویستیش نیە بۆت باس کا کابرا لە سەفەرێکە ضرور نیە بڵێ فڵان کەس لە کوێ بووی دیار نەبووی چت کرد بۆ کوێ چووی میوانی هات دراوسێکەی لێ پرسی ئەو میوانە کێ بوو بۆچی هات ئەوە کچەکەت چوو بۆ کوێ؟ ئەوە کوڕەکەت لە کوێ وەرگیرا؟ ئەمانە زەرور نین، وایان لێدێ خەڵک لێت بێزار دەبێ بەو هەموو پرسیارانە. ها پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرموێ، من حسن الاسلام المرء ترکه ما لا یعنیه، جوانترین سیمای ئینسانی موسڵمان ئەوەیە قسە و پرسیار لە شتێک ناکا کە پەیوەندی بە ئەوەوە نەبێ. سەمعەی خۆی ناشکێنێ لە هەموو شتێ بپرسێ، چونکە خەڵک وای لێدێ خۆی لێ دەپارێزێ. جا تخوا حەیف نیە لەپێناوی شتێکی هیچا ئینسان سەمعەی خۆی سوک کا لەناو خەڵکا ئەڵێ پیاوێک برادەری پیاوێک بوو بیست ساڵی پێچوو لێک جیابوونەوە ئەو لە شوێنێک و ئەم لە شوێنێک ڕۆژە تووشی یەک بوونەوە کابرای یەکەمیان کاتی خۆی مەڕدارێکی ئەستور بوو مەڕدارێکی ئەستەم زۆری مەڕوماڵات هەبوو کابرای برادری زۆری پرسیار لێکرد ژنەکە چۆنە و منداڵت چۆنە و کوڕت چۆنە کوتی ئەی مەڕەکانت چۆنە کوتی وەڵا لە دێر زەمانەوە مەڕەکانم نەماون دەمێکە مەڕداری ناکەم. وتی، ئەی توخوا بەرخەکان چۆنن؟ کابرا وتی، دەکاکە هەر بۆ خۆت بڵێ، من دەڵێم مەڕم نەماوە، ئەگەر مەڕم نەبێ بەرخم لە کوێ بوو؟ هیوا هەیە وایە، تۆڵێ ئەوەم نییە، ئەو لە شتی کێ لێت دەپرسێت؟ کەواتە بڵێ کاکە بۆ خۆت هەر پرسیار بکە، من وەڕس بووم لە دەستت. لەبەرئەوە ئینسان شەخسییەتی دادەبەزێ بەو هەموو جۆرە پرسیارانە. ئەوە هەمانە لە ژن و لە پیاو، ئەبێ ئاگامان لە خۆمان بێ. دووەمیان دانیشتنی ئافرەت لەبەر دەرگا کە نیشانەی سووکبوونیەتی، واتە ئەم ئافرەتە نە دەستڕەنگینە، نە خانوومانی ماڵە، نە بە هیچەوە خەریکە. ئەتۆ نە لەم سەردەمی زانست و پێشکەوتنی ئەمڕۆدا نە خەریکی دنیا بی نە خەریکی قیامەت بی وا هەیە لە بەیانێەوە مەگەڵ سێبەر نەبێ لێی دانیشێ حتا ئێوارە مراقبی سەر جادەیە کەواتە کچی ئەو ماڵەشن نەوێت چونکە ئەو نیشانەی سووکێتی ئەو ماڵەیە کە هەموو ئافرەتەکانی لەبەر دەرگا بێکار و بێ ئیش دانیشن سێمیان شت خواردن لە دوکانێکا کابرا دوکانی میوەی هەیە وەرزی میوەجاتە پێدەگا بە تایبەت لەمەو دووە ترێیەکە قۆخێکە قەیسیەکە سەیرەکەی کیلۆیەکی کێشاوە هەیە نەشی کێشاوە دانێک دەخاتە دەمیەوە کابرای دوکاندار بڕوا بکە پێی عیبە پێت بڵێ بەڵام پێی ناخۆشە لە ناخی خۆیدا حەز دەکات شتی لێ نەکڕی خۆ بەوە نە فەقیر دەبێ و نە دەوڵەمەند کەچی لەبەر چاوی سووک دەبی هەیە دوکانی چەرەساتێکە دەستێکی پێدەکە سێ چوار قل فستەق و هێندێک وڵە بە ڕۆژە هەڵدەگرێ لەبەرئەوە بیکڕە و لەوێش مەیخۆ لەو بازاڕە ئەو نەفسەت بگرە بێیەوە ماڵە جوان بیشەوە ئەمجا بە ئیسراحەت لە ماڵی خۆت بخۆ هەموو هی خۆتە بە پارەی خۆت شەخسیەتی ئینسان حەیفە بەوە بیشکێنێ ئەمجا ئەم شتانە وای لێ دێت لێی زیاد دەکەی ڕۆژنامەیەکم خوێندەوە لە ئەمریکا ئافرەتێک ناوی ئۆرکۆیە تەمەنی هەشتا و شەش ساڵە تا ئێستا سەد و شەست جار لە دزیدا گیراوە حکومەت بڕیاری دا پێناسەیەکی بدەنێ بچێتە هەر سۆپەرمارکێتێک کە پێناسەکانی نیشاندا هەموو کامیرەکانی بخەنە سەر کار نەوەکو دزی بکا زەوتی ناکا لیان پرسی بەهۆی چیەوە تووشی دزی بووی هەشتا و شەش ساڵ پیرێژنێکە حرمەتم بۆ ئافرەتە بەتەمەنەکان وتی سەرەتا لەوەوە دەچوومە هەر شوێنێک دەستم بە گوڵە بە ڕۆژشتی وادا دەکرد لە چەرە ساتوشتی وادا دوایی وام لات کابرا مەشغوڵ دەبوو ئەنجا مستەکەم گەورە دەکرد دوایی بە کیلۆ دەمدزی ها چاولێ دوای لێ هات سەد و شەست جار لەلایەن حکومەتەوە لەسەر دزی گیراو پێی تەرک ناکرێ لەبەرەوە هەوڵ بدە شخصیتت با نەڕوخێ بە شتێکی زۆر بچووکی سادە کە نە دەوڵەمەندت دەکا و نە فەقیر بەڵام خەڵکی ئازار دەدەی چوارەم ئیش و کار پۆخڵی هەر ئیشێکت هەبوو دوو شتی تێدا ڕەچاوکە وا بەدڵ و بەجیان ئەوەی علمت پێیەتی بیکە کە ئیشەکە تەوا بوو کابرا چۆ خانوەکەەوە چۆ ئیشەکەەوە بڵێ یاڕبێ ڕەحمە لە دایک و باوکت وڵی ئیسراحەتم لە دەستی کرد دووەم مشتریت بۆ پەیداکە نەک ئەگەر کابرایەکیش کوتی بەتەمای فڵان وەستام بڵێ ئا من خۆی لێ بپارێزە ماڵی منی وێران کردووە ئەوە پێی سوک دەبی با سەمعەت بە خراپی نەڕوا پێنجەم بە دەنگی بەرز قسەکردن هیوا هەیە مەرحەبایی بکە گەڕەشێک دەزانێ ئەوە زۆر خراپە ئەوەندە قسەکە بکە کە بەرامبەرەکە گوێی لێ بێ و گوێی لێ نەبێ بەسە پێویست ناکە ئەوەندە دەنگت بەرز بێ ژن بێیان پیاو بێ کە گەڕەشێک پێ بزانە کە مەرحەبایی فڵان کەسی کردووە کە قسەیەکی گێڕاوەتەوە خۆ هەر خەڵک هێستا قسەکەی نەکردوە بڕوای پێ مەکە بەخوا درۆکە ئەگە بیشیکا چونکە هێندی درۆ کردون هەر دەمی تەڕە و کاسەی وشکە خەڵک لێی بێزار بووە ئەبێ ئینسان خۆشی دەرس لەوانە وەرگرێ مەڵێ بە سەرچاو بڵێ بۆم ناکرێ بەخوا باوەڕ ناکەم بتوانم بێم مەگە خوای گەورە یارمەتیم بدا ئەگە بە سەرچاوت کرد هیوا هەیە کە تووشی زەلامێک دەبێ لە ئەوشدا دو ئابای وەلی دەپرسێ بۆ 250 دینار محتاج بێ نایداتێ تا ئەوەشیان مەکە و بەڵام لە ئەمانە لەگەڵی بە، ئەو دەم تەڕی کاسەوشکەی ئینسان سووک دەکا. حەوتەم، هاتوچۆ کردنی زۆر لە ڕادە بەدەر، برا برای خۆت بێ هەموو ڕۆژێ و هەموو شەوێ لە ماڵێ بووی سووک دەبی، جا هی وا هەیە هەموو ڕۆژێ دەچێتە ماڵی فڵان کەس، هەموو دەمێ تەلەفۆنی هەیە، هەموو ڕۆژێ دەچێتە لای فڵان مەسوول و دایرە، باوەڕکە هی وایە کابرایەکی خراپ نییە، زەرەری بۆ حکومەتیش نییە، هەموو مەسوول لێی دەترسن، بەخوا فڵان کەس بوو، ئەوە کاکە خۆ هەموو ڕۆژێ دێتە سەرمان، قەت وامەبە برادەری شت بوو ساڵی جارێک ئەگەر پێویستی کرد مەرحەبایی بکە وامەبە سوک بی بە حیمایەکەی بڵێ کاکە مەیکەنە ژوورێ فڵان کەسە لێی بۆ ڕەز بوو پیامە سەڵسەم دەرمانی ئەوەشی داناوە زێر غبن تەزدید حبن کەم کەم دیدەنی و سەردانی یەک بکەن لا یەک خۆشەویست دەبن با سەمعەت دانەبەزێ ها دینەکە هەموو شتێکی تێدایە با سەمعەت دانەبەزێ خەڵک لێت وەڕز نەبێ جا ئەم شەخسیەتە لە تاکا هەیە لە خێزانیشدا هەیە هیوا هەیە بنەماڵەکەی بەداخەوە سەمعی ڕوخشاوە یاخوا بنەماڵە سەمعی نەڕوشێ واللهی هیوا هەیە کچی ڕێک و پێکە خەڵک بەوەی بنەماڵەکەیەوە ناوێ ڵە کچی بنەماڵی فڵان کەسە هیوا هەیە کوڕێکی ڕێک و پێکی بێ عیبە خەڵک کچی ناداتێ ڵە بنەماڵەی فڵان کەسە بەخوا سەمعیان باش نیە مامۆستا خۆی لێ دەپارێزێ ها سەمعە لە هەموو شتێ خراپترە کە پێتەوەلکا ئەگە بە باش پێتەوەلکا زۆر باشە ئەگە بە خراپ پێتەوەلکا وەک مغناتی زوایە لێت نابێتەوە جا هیوە بنەماڵەکەشی هەر تێدا دەچێ بەهۆی ئەوەوە سەمعەی شوێنی لەدایک بوون دێیەکەی لەدایک بوونت ها دێی وا هەیە سەمعی خراپ ڕۆیشتووە دێی وا هەیە کەوتت دێی فڵان کەس ڵا بەخوا هەمویان شەڕانین پیاکوژەکان شەڕانیەکان فیتنەچیەکان ناکۆکەکانی بینی خۆیان ڕقیان لەیەکە بێدینەکان دێی وایە بە بێدینی ناوی دەرکردەوە بچۆ مزگەوت بە حەیاتی نوێژیش تێدا ناکرێ پیس و پۆخڵەکان ئەو دێی هەموو کۆڵانەکانی زبڵە هەر خەڵک یەکسەر کە وتت فڵان دێ وێنای ئەوە دەکا لە بەرچاوی ئەو دێی زۆر پیس و پۆخڵە ئەو دێی کە زۆر ڕەزیلە میوانێک نابەنەوە ها دێی وایە هەیە لە کوردستاندا لە هەموو شوێنێکە بەڵام ئەی چەند خۆشە سەمعەی دێیەکەت بەرز بێ وەڵی ڕاپۆرتێکم خوێندەوە من لە ماڵە خۆمانە دڵم پێی گەشایەوە ڕێکخراوی یونسێفی جیهانی ڕاپۆرتێکی نووسیوە لە ئامارەکەیدا لە ڕاپۆرتەکەیان نووسیوێتی دەڵێخ پاک و خاوێنترین دێ لەسەر کوڕەی زەویدا دێیەکی کوردستانی ئێرانە دێیەکە لە کوردستانە دێی کۆسەی هەزیش لە منتیقەی پاوە هەموو دنیا گەڕاون هەرچی لادێ هەیە لەو لادێ پاک و خاوێنتری تێدا نییە ئەوە چەند خۆشە چەند سەربەرزیە بۆ میلەتی کورد ئەڵێ پاک و خاوێنترینە لە ڕووی ژینگەوە لە ڕووی ئەوەوە زبڵێک لەناو ئەو دێدا نابینی ماڵاتی هەیە هەموو ماڵێک کەچی کەسێ ئامادە نییە سەر لە زبڵێک بڕێژێتە سەر کۆڵانێک ئیلا سارەی بۆ دەگرێت مەکینەی بۆ دەگرێت دەیبال لەناو مڵکێکە ڕۆی دەکا هەم ئیسفادەی لێ دەکا هەم نابێت زبڵ و زاڵ و مێشوولە و حەشەراتی پیس بڵاو بێتەوە ئەمان هەموو کردوە بە ڕاپۆرت لە دێیەکە ئاڵێ یەک جگەرە خۆری تێدا نییە بۆی دوکەڵ ژینگە پیس نەکا کەسێک نییە لەو دێیەدا لە گەورە و بچووک جگەرە بخوا دێیەک نوێژنەکەرێکی تێدا نییە کە ئەوە بەڕاستی جێگای فەخرە لە دێیەکە لە مناڵەوە تا گەورە نوێژنەکەرێک تێدا نەبێ ئەمانیان هەموو کردو بە ئامار لە دێیەکە یەک کەسی نەخوێندەواری تێدا نییە کەسێک نییە نەخوێندەوار بێ پێویستی بەوە بێ نامەیەکی بۆ بخوێنێ و موبایلێکی بۆ تەماشاکەی ئەها ئەمە سەمعەیە من و تۆ پێمان خۆشە ئەو کابرا کە خەڵکی ئەوێ خۆی پێوە بە ڕاستی شەخسیەتی بەرز دەبێتەوە ئەی چەند ناخۆشە بەعز سمعەیەکی شەیە ئێستان پیرەمەگرونی ئێمە سمعەی ناخزمەتگوزاری پێوە نووساوە وەک سیکۆدین پێوەی نووساوە هەر کۆمپانیایەک دێنی لە شوێنان شێرە لێرە دەبێ بەڕێوی هەر مەسولێک دێنی زۆر چاکە لێرە گەندەڵ دەبێ هەرچی دنیا پارەی بە گەرودا کەسەیەکی جادەوبانی هەر بۆ نابێتە جادەوبان تازە سمعەیەکە پێوەی لکاوە لە هەموو دنیادا نەمبیستۆ شۆستە لە جادەپانتر بێ یعنی ئەوە بەڕاستی جێگای تێڕامانە سەمعەیەکە پێتەوە نووساوە لە کۆڵن نابێتەوە لە هەموو دنیادا نەبیساوە شارۆچکە بۆنی دابەستەی لێبێ والله سێ چوار کەسێک لە ماوەدا تەلەفۆنیان بۆ کردی مامەسە خێرتان دەگا بەڵکو قسەیەکی خێر کە هاوین هات ئامان ئۆقرەمان لێ هەڵدەگیرێ لەبەر بۆنی دابەستا ناوێرم نەخۆم نەمیوانم بێتە دەرێ موبەریدەکە هەواکە دێنێتەوە ژوورێ ئێ باشە تۆ ئەگەر ماڵات داری کە دابەستە ڕادەگری بۆ ناچی لادێیەک ئاوەدان کەیەوە لەو هەموو لادێ چۆڵە معقولە لە شارۆچکەیە کاکەورە سێ دەفتەر بە عەرزێک بدا لەبەر تۆ چۆڵیکە ئەوە بێویژدانیە معقولە حکومەت دە جارم بینیەوە بە شۆفڵی شارەوانی و گەڵابە دێ فەقیرە خاوێن دەکاتەوە پاک و خاوێن سارەکەشی دەگەڕێ ئیلا دەچێ زبڵەکە هەر لێ ڕۆ دەکاتەوە پێی خۆشە هەر پێی خۆشە مریشکە مندارەوە بکە لەوێ فڕێدا بە مەکینە دەیهێنێ لە ناو ئەو خوارەوە لەم سەرجادەی لای مزگەوت فڕێدا لە بەردەمی ئەو مەکتەبە فڕێدا ئێتۆ باشە سیارەکەت هەر پێیە بۆ کەسایەتی دوانە بیبەی لە خڕی زێوە لەو زبڵدانە فڕێدەی یعنی بەعزە شتێک هەیە وەک موگناتیس پێتەوە دەنووسێ یاخوا سەمعی خراپت پێوە نەنووسێ لە کۆڵن نابێتەوە تا لە کۆڵت دەبێتەوە ئەڵێ خویەک گرتت بە شیری تەرکی ناکەی بە پیری ئەڵە مەگە خوێ گرتت بە شیری تەرکی نەکەی بە ژیری لەگەڵ تا تا پیری ئەبێ ژیر بی بە لێزانانە لە خۆتی بکەیەوە ئەینا سەمعا لەسەر ئاستی وڵاتا بێ لەسەر ئاستی وڵاتە ئەسا عێراق لە زمانی ئیمامی حسێنەوە کە تیا شەید کراوە تویانە ئەهل العراق ئەهل النفاق ئەم عێراقە هەر ناوی بە پیس ڕۆیشتووە لە زەمەنی مەلیکەوە سەیری کە یەک حاکمێک لەم وڵاتی عێراقدا بەبێ ئینقلابی عەسکەری نەبێ نەڕۆیشتەوە وەرە یەکێک لە عەبدولکەریم و عەبدولڕەحمان عارف و وانە بۆ خۆتان جەنابتان شارەزان حاکمێک نییە بە زەبری گوللە و کوشتن نەبێ لەسەر کورسیەکە چۆڵی کردبێ نییە هەتا سەدام و ئەگەر خوا بکەم ئێستاش وای لێ نەیە ئەمان بۆ خۆیان بڕۆن ئیتر نا چۆڵی ناکا کورسیەکە بەر نادا وای لێ هاتوە سەمعی عێراق وایە لە گەندەڵیدا یەکەم وڵات لە وڵاتی هەموو عەرەبا عێراقە کە گەندەڵە لە ئاستی هەموو جیهاندا عێراق سێم وڵاتی گەندەڵی دنیایە لەم ساڵی 2011دا لەو هەموو بەرهەمی وڵات و نەوتەدا یعنی شتێکی خراپە لە سێ ساڵدا لە ناو بەغادا 118 ملیار دۆلار دیار نەبێ کەس نازانێت چی لێ هاتووە لە پارەی نەوت لە یەک ساڵا سەد و بیست ملیار دۆلار دزراوە ئەمە خۆ هەموو عالەم دە هەر دە هەر بوژایەوە باوەڕکە لەم عێراقا کەس کاسپی نەدەویست هەوەندە پارە دەڕژا هەمووی دەدزرێ دەبێتە سێیەم دەوڵەتی دنیا لە گەندەڵیدا ئاوێک کە بۆی ڕژاوە بە خراپە هەموو دەمێ شەڕ و شۆڵ و هەراو بەزمەکانی لە کۆڵ نابنەوە بەڵام لە وڵاتی چوەکو سەویدا سویدا سەمعی بە پاشە ڕۆیشتووە ها سەمعی بە ڕێزەوە ڕۆیشتووە ئەم هەفتانەی ڕابردوو تقریبا مانجێک لەمەوبەر دوو سێ هەفتەیەک لەمەوبەر سەرۆکی شاری ستۆکۆڵم پارێزگار محافزی شارەکە دوای ئەوەی کە لە نزیک عسرانێکە کە دەوام نەماوە لە ماڵی خۆیەتی بە سارە قەمەرە شخصیەکەی خۆی کە نەحیمایی لەگەڵەوە هیچ محافزی شارێکە سەرۆکی حزبێکی گەورەشە کە لە پەرلەمانا سەوتی هێناو ئەمیان کردوە بە محافیز سەرۆک حیزبێک یەک حیمایەی لەگەڵ نیە لەو شارەی ستۆکهۆڵمە پایتەختەکە ئەم محافیزیەتی چۆتە بەنزین خانەیەک کە دەستی بە گیرفانێک کردوە دیارە پارەی تەواوی پێ نەبووە کارتەکەی دەرێناوە هەویەکەی دەرێناوە بە کابرای بەنزیخانەوە توێتی من محافزی ئەم شارم یعنی ئەوەندە ناسراو نەبوو کابراش بیناسێ وتێتی من ئەوە هەویەکەمە پارێزگارم و ئەو بەنزینم بۆ تێکە کابراش لەبەرەوەی کە ئەم پارێزگارە و هەویەکەی نیشانداوە قسەی نەکردووە، بەڵام دواتر هەموو دنیای لێ تێگەیاند. هەموو وڵاتی سوید، ڕۆژنامەنووس، دەزگا و تیڤی و ئیعلام وتی ئەو پیاوە بە هەویەی مەحافیزی تەحەدای لە من کردووە، نیشانی داوم کە من پارێزگارم و بەنزینم بۆ تێکا. خۆ هیچیشی پێ نەوتووە، خۆ سەرەکەشی نەبڕیوە وەکو ئێرە ئەو هەموو عالەمە ڕیز دەبێ کاشی مەسول یە سارەکەی بەجێک پێدا دەنێ و خۆ ئەگەر کەسیش قسە بکات دە کەسیش بەر شەق دەدا ئەبێ مەمنونیشی بی چانێک لە کەسی نەداوە هەر سەرەکەی تێکردووە ئەو هیچی شیوانەی نەکردووە سەرەبڕیشی نەکردووە ئەموو سویدی لێ هاتە دەنگ وتیان ئەم پیاوە بە کەڵکی کاربەدەستی نایە چونکە ئیسفادەی لە پۆستی حکومی کردووە لە غەیری دەوامدا هەویەکەی دەرێناوە بە کەسێک نەک دەمانچەکەی لێ دەرێنێ هاویەکەی نیشان داوە. کابرا بە ناچاری هاتە سەر تەلەفیزۆن وتی داوای لێبوردن لە میللەت دەکەم و ئیستیقالە لە پۆستەکەم دەکەم و دەڕۆمەوە ماڵی خۆم. ناچاریان کرد ئیستیقالە بکا بۆی خەڵکێشکە فێر نەبێ پۆستی حکومی و هاویەکەی بەکار بێنێ لە تێکردنی بەنزینێکە دراش بە دادگا دوای هەر لە کۆڵی نەبوونەوە لە بردمی دادوەرا وتی جەنابی حاکم پارەم تەواوم پێ نەبوو پارەی تەواوم پێ نەبوو چەند پارێکی کەمم پێ بوو حاکم وتی ئەو قسەیە هیچ ئیعتیباری نییە، چونکە دەتوانی سارەکەت بەجێبێڵی، خۆ شار هیچ مەترسی لەسەر نییە، سارەکەت بەجێ بێشتایە و بەو پارە کەمانە سواری پاسی گشتی بوویایە و بچوویایە بۆ ماڵەکەی خۆت، بچوویایە پارەت بێنایە و ئەوجا بەنزینت تێ کردایە، ئەو قسەش ئیعتیباری نییە کە پارەت پێ نەبووە، چونکە دەتوانی بە پاس بڕۆیتەوە بۆ ماڵەوە. حاکمێک توانی جورئەتی هەبێ بەسە محافیزی شارێکە و ڕەیسی حیزبێکە و محاسبەشی بکا چانون قانون چەند چاکە معجبیش مەبە پێی ئەوە لە ئەوروپا بێ ئەوە قانونی ئیسلامە ئەوە پێنج سەد شەش سەد ساڵ لەمەوبەر ئیبن خەلدونی ئێمە فەیلەسوف و بەناوبانگی ئیسلام گەورە بیرمەندی ئیسلام ئیبن خەلدون لە کتێبی المقدمەدا تەماشای کە نووسیوێتی ئەڵێ ئاگاتان لێبێ لە هەر وڵاتێکە کاربەدەست و دەسەڵاتدار و سیاسەتمەداران پۆستی حکومیان بەکارهێنا بۆ بەرژەوەندی شەخسی خۆیان ئەو وڵاتە کاول دەبێ ئاخری ئەو ئەو ئەو قسەی ابن خەلدونی فەیلەسوفی ئیسلام بەکاردێنە بۆی وڵاتەکە کاول نەبێ کەس نەوێرە هەویەکەی لە شوێنەکە دەرێنە و بەنزین تەحەدای بەنزین لە خەڵک بکات ئەوەی ئەوەی ئیسلامەکەی ئێمەیە بەداخەوە کوردیش سەمعەیەکی باشی هەیە وەکو میلەتێک بەخشندەیە بە بەزەیە بە ڕەحمە بەرامبەر بۆ کەسانی لە ناویدان ئەو هەموو عەرەبە لێرە خەڵک ڕێزیان لێ دەگرێت ئەگەر ئەو بوایە ڕەنگ بۆ تۆوانە بوویایە ئازایە دڵسۆزە وەفادارە ئیسلام دۆستە وڵاتی جوانە پڕ بەرەکەتە کەچی بەداخەوە سەمعەی وا ڕۆیشتووە لەناو خۆدا یەک خۆخۆرە هەمووی ڕقی لە یەکترە حەسوودە بەرامبەر یەک نەیارە بەرامبەر بە یەک چەند جوانی فەرمووە زانایەک دەڵێ کورد ئاوایە تا نەخۆش نەکەوی کەس گوڵت بۆ ناهێنێ من گوڵم بە نەخۆشی بۆ چیە بە ساغی پێت خۆشە گوڵ بۆنکەی کە پێی خۆشە زەلیلی سەر جێبێ ئەمجا چەپکێ گوڵت بۆ بێنێ تا نەخۆش نەکەوی کەس گوڵن ناداتێ تا نەگریەی فرمێسک نەڕێژی کەس دڵخۆشن ناکا تا هاوار نەکەی کەس ئاوڕ لێ ناداتەوە تا نیازی ڕۆیشتن و بارکردنن نەبێ کەس سەردانن ناکا تا نەمری کەس ناڵێ پیاوی چاک بوو گەر نیازابێ باشە دوای مردن گرد نازای نا کورە تا لە ژیانی عەزیەتی مەدە فعلا ئێمە میلەتێکی واین یانێ چێشکە دەڵێ ئێمە ئاواین بۆ عەیبی دوژمن بە دووربین دەڕوانین بۆ عەیبی یەکتر بە وردبین دەڕوانین سەی ئەو وشەیە چەند بەهێزە بۆ دوژمن دووربین بەکاردێنین داخل دووربین هەموو شتێکی ورد نابینێ و بەڵام وردبین پەرداخی ئەو هیچی تێدا نابینی بە وردبین سەیری کە بەزەڕەبین ئەنوا حەشەرات تێدا بۆ یەکتر و عیبی یەکتر وردبینمان پێیە بەرامبەر بە دوژمن دووربینمان پێیە ئەم وتارەش لێرەدا مەڵقەیەش کۆتایی پێ دێنم ئیشاءاللە لە جمعەکانی داهاتوودا درێژە بۆ باسە دەدەین خوای پەروەردگار ڕێز و حرمەت و شخصیتمان پارێزراوکەی خوای پەروەردگار ڕێزی خۆمان خێزان و بنەماڵەمان ڕێزی ئەو دێی کە تیا لەدایک بووین ئەو شار و شارۆچکەی تیا دەژین ئەو نەتەوەی کەوا لە ناویا گەورە بووین ئەو وڵاتەی کە ژیانی تیا دەگوزەرێنین خوای سەمعی هەمووی بەرزکەی خوای خۆمان خێزانمان وڵات و میلەتمان لە بێ سمعایی و ئابڕوچوون پارێزی خوای پەروەردگار ئەوەی نەخۆشە لەم ڕۆژی موبارەکی جومعەدا شیفای بەخێری بۆ بنێری ئەوەی کەوا دەردەدارە خوا شیفای بەخێری بۆ بنێری ئەوەی غەمبارە دڵخۆشی کەی ئەوەی قەرزارە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە خوای گەورە ئەو کەسانی بەزەیان بە موسڵمانان دادێتەوە تۆش بەزەیت پێیان دابێتەوە چی خێر و خۆشی دنیا و قیامەتە بۆ ئەم وڵاتی کورد و کوردستان و وڵاتی موسڵمانان ئەوەمان بۆ بکەی هەموو لایەکمان لە شەڕ و فیتنە و بەڵا و ئاشوب و بێحورمەتی و بێڕێزی بەرامبەر یەک یاڕەبی خوایە بەدوور کەی خوایە بەرامبەر بە دوژمنانمان بەدوور بە وردبینی سەیرکەین خوایە بەرامبەر بە یەکتری بە دووربین سەیرکەین و عیبی یەکتر زۆر ورد نەکەینەوە برامان کەی تەبامان کەی خۆشەویستمان کەی لە ناویەک خێر و بەرەکەتمان بەسەرا بڕێژی خوای پەروەردگار خوای پەروەردگار ئەو بەڵاو مصیبەتانێکی ئێمە پێی نازانین و لە ڕێگای مسلماناندان خوای بە دوورمان کەی ئەو کاربەدەستانەی باشن مۆفەقیان کەی تەبایی و ئاشتی و برایەتی باڵی بکێشێتەوە بەسەر وڵاتی کورد و کوردستاندا بارودۆخێک بێتە پێشەوە قازانجی ئەهلی ئیسلام